خۆشم دەوێی خۆشەویستیت دڵنیامە چەقۆیەکە و لەسەر ڕێگا سەرم دەوڕێت خۆشم دەوێی خۆشەویستیت وەکو هەر حەوت هەڵۆیەکەی قەڵات و کان خاتر جەمم بەرە و مەرگ باڵان دەگرێت خۆشەویستیت با زۆر تۆڕی دانراوی زاقی بگرێت. با زۆر ئەڕقەمی دوو پشکە لەسەر ڕێگا پەنجەی یەک پەرستی ببڕێت با زۆر نەمرود و سەددامی عەرەب و کورد نەواری تەمەنی بسڕێت دۆڵێک گردێک هەر دەڕەخسێت وەکوو هەر چوار کۆترەکەی وەکوو هەر چوار کۆترە مل بە خوێنەکەی گردی ڕەمکان لە باوەشی گەرمی بگرێت گردی سەیوانێک کەر دەبێت وەکوو هەر چوار خوشکە لە چک پەمەییەکان وەکوو چوار تۆقەی گوڵ بە دەم لە چیمەنی دژیان بگرێت، من لە پێش خۆم هۆنراوەکانم بۆ ناردی و چاک دەزانم یەک بە یەکی وشەکانی لەت دەکرێت و لە تەوێڵی محەک دەدرێت، ئەوسا یا پێ خەوی گڕ یاخود بە شەهیدی دەمرێ. وصلی اللە علی محمد.